هەزار و هەشت سەد و بیست و حەوت ی زایینی هەتا هەزار و نۆ سەد و دوازدە ی زایینی. جۆزێف لیستەر ئەو پزیشکە مەزنە بوو کە لە سەرەتادا گیراوە پاکژەرەکانی بەکارهێنا لە نەشداریدا. ساڵی هەزار و هەشت سەد و بیست و حەوت ی زایینی لە شاری ئایتۆنی ئینگلترا لەدایکبووە. لە ساڵی هەزار و هەشت سەد و پەنجا و دوو ی زایینیدا بڕوانامەی پزیشکی لە زانکۆی لەندەن وەرگرت. لە ماوەی خوێندنیدا بە زانکارێکی زۆر زرنگ ناوی دەرکردبوو. لە ساڵی هەزار و هەشت سەد و شەست و یەک ی زایینیدا بووە نەشدارکار لە بیمارخانەی شاهانەی گلاسکۆ بۆ ماوەی حەوت ساڵ. هەر لەو ماوەیەیدا ئەو ڕێگەی دەربارەی خاوێن ڕاگرتنی برین دۆزییەوە و خستیە ڕوو. لستەر کە لێپرسراوی قاوشێک بوو لە پەخشی نەشداری ئەو بیمارخانەیەدا، بۆی دەرکەوت ژمارەی مردن لە نەشدارگەریدا زۆر دەبێت. جا لە ئاکامی ئەو کارەدا نەخۆشەکان زۆربەیان دووچاری زامێکی سامناک دەبن وەک گەنگرین کە لە ناویاندا زۆر ڕووی ئەدا. لیستەر هەر هەوڵ و تێکۆشانی ئەوەی بوو کە قاوشەکەی بە شێوەیەکی گشتی خاوێن بهێڵێتەوە. بەڵام خۆ ئەمەی بەس نەبوو بۆ ئەوەی ڕێژەی زۆربوونی مردن کەمکاتەوە. هەندێک پزیشکی بیمارخانەکە لە بیانووی ئەوەدا بوون کە گوایە ئەو بۆخەو هەڵمەی دەردەچێت لەو ماددە زیانبەخشانە، دەبنە هۆی زۆربوونی مردن، بەڵام لیستەر بەم بیانوانە هەر دانەکەوت. لە دواییدا ساڵی هەزار و هەشت سەد و شەست و پێنج ی زایینی نامەیەکی زانستی لویس پاستۆری خوێندەوە کە لە کاتی خۆیدا نووسیبووی. ئەم نامەیە دەرویەکی ڕۆشنی بۆ لیستەر کردەوە و بەو میکرۆبانەی ناساند کە دەبنە هۆی نەخۆشی. لیستەر لەمەوە بۆی دەرکەوت کە هەر میکرۆبە دەبێتە هۆی تووشبوونی نەخۆشی و تەنینەوەی لە پاش نەشدارگەری. باشترین ڕێگەیش بۆ ئەو میکرۆبانە ئەوەیە کە بکوژرێن پێش ئەوەی بگەنە سەر ئەو زامە دامرکاوانە. بۆ ئەم مەبەستە بایەخی دایە بەکارهێنانی ترشی کاربۆلیک واتە فینۆل بۆ کوشتنی ئەو میکرۆبانە، ئینجا هەستا بە جێبەجێکردنی هەندێ خاوێنکاری. و نەبێ هەر تەنها دەستی بە دڵنیاییەوە خاوێن دەکردەوە، بەڵکو زۆر سووریش بوو لەسەر خاوێنکردنەوەی ئەو ئامراز و کەرەستانەی کە بەکار دەهێنران و دادەنران بۆ ساڕێژکردنی زامەکە. سەرەڕای ئەمانەیش کە دەیکرد، ژووری نەژدارگەرییەکەی هەر بە ترشی کاربۆلیک دەپژاند. لە ئاکامی ئەم کارانەیدا بۆی دەرەنجام بوو کە ژمارەی مردووان بە ڕادەیەکی درامی کەم بۆتەوە. سەرنجی دایە ڕادەی، مەرگەوەری لە قاوشی پیاواندا ساڵانی هەزار و هەشت سەد و شەست و یەک ی زایینی هەتا هەزار و هەشت سەد و شەست و پێنج ی زایینی گەیشتبووە لە سەتا چل و پێنج، بەڵام بەر لە ساڵی هەزار و هەشت سەد و شەست و نۆ ی زایینی بە ڕێگەکەی لستەر لە خاوێنکاریدا کەمبووەتەوە و گەیشتووەتە نزیکەی لە سەتا پانزە. لیستەر لە ساڵی هەزار و هەشت سەد و شەست و حەوت ی زایینیدا یەکەم پەڕەی بڵاوکردەوە دەربارەی زامخاوێنی، بەڵام ئەوەندە بە زوویی لە نێو پزیشکان و بیمارخانەکاندا پەسەند نەکرا. پاش دەمێک داوای لێکرا ببێتە ئوستادی زامە ئەکلینیکیەکان لە زانکۆی ئەدەنبرە. لەو حەوت ساڵەی زانکۆدا توانی بیرەکانی تەواو بخاتە ڕوو و ناوی پێ دەربکات. لە ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و پێنج ی زایینیدا دیدەنێکی ئەڵمانی کرد. لەوێ چەند کۆڕێکی دەربارەی بیرەکان و شێوازەکانی لەم بوارەدا سازکرد. پاشان چوو بۆ وڵاتە یەکگرتووەکان هەر بۆ ئەو مەبەستەی. بەڵام هێشتا زۆربەی پیزیچکەکان ئەوەندە بایەخیان بە بیروڕاکانی نەئەدا. لە ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و حەوت ی زایینیدا داوای لێکرا ببێ بە ئوستادی نەشداری ئەکلینیکی لە کۆلێژی شاهانەی لەندەن. بۆ ماوەی پانزە ساڵ لەوێ مایەوە، لەو ماوەیەیدا بەرە بەرە ئەو بیرانەی دەربارەی زامخاوێنی زۆر گرنگی پێ ئەدرا لە نێو پزیشکەکانی لەندەندا، هەر بە یەجگاریش کاری پێ دەکرا. جا لە پاداشتی ئەو کارە مەزن و کاریگەرانەیدا گەلێ نەوازش و شاباش کرا و زۆر رێزی لێ گیرا. بۆ ماوەی پێنج ساڵیش دانرا بە سەرۆکی جڤاتی شاهانە و بە پزیشکی تایبەتی خاتوو ڤیکتۆریا. ئەو زانا مەزنە بە وچەخچێری بۆ ماوەی هەشتا ساڵ ژیە لە ساڵی 1920 زیینیدا لە شاری والمدی ئینگلترا کۆچی دوایی کرد. ئەم نوێکاریە گرنگانی کە دکتۆر لەستەر دەستیدایە و بە ئەنجامێکی سەرکەوتوانی برد بە شۆڕشێکدا دەنرێ لە جیهانی نەشدەرگەریدا و بووە هۆی ڕزگارکردنی ملیۆنان کەس لە مردن سەرەڕای ئەوەیش